بە ناوی خی گەورە میهرەبان شادمان لە ئەڵلقەیەکی تازای بەرنمەی پردێوی بە ڕێز و خۆشەویستدا بگەینەوە بەڕێزان لە ئەڵلقەی ئمڕۆکەماندا باز لە ڕۆڵی ڕۆڵ و پێگەی میدیا دەکەین لە کۆمەڵگادا و لە دروستکردنی پەیوەندی لە نێوان یەکەکانی کۆمەڵگادا بەتایبەت کە ئیمڕۆکە لە کۆمەڵگای ئێمەدا بەردەوام میدیا جوولە و بزاوت نێو کۆمەڵگا دروست دەکات و زۆر جار نێرەکان بێکدادات و دۆستەکان لێکەکە هەروها باز لە ئەرچی استراتیژی میدیا ئەکەین لە کۆمەلگادا کە زۆر جار لەلا ئێمە بووە باوە کە میدیا استراتیژێکی ڕوون نییە بەڵکو لەسەر ئەوەی ئمڕۆکە هەیە کارەکات و بێ ڕەچاوکردنی ئەوەی کە لە پاش خۆی بەجێ دەهێڵێت هەروەها باس لە هێڵە گشتیەکانی میدیا دەکەین لە بواری کارکردنیدا کە ئایا دەکرێت چارچێوە بکرێت، ئایا دەکرێت هەروا بە کراوەی بهێڵێترەوە میدیا بیوێ ئەوەی بیوێ باسی بکە ئەوەی نەوێ خۆی لێ دوور بگرێ؟ لە لای ئێمە کاری میدیا چیە؟ تاکو ئێستا ئێمە سنوورەکانی نازانین دەمانەوێ بە دوای ئەوە بگەڕێین بزانین میدیا چی ئەکات و چیمان پێشکەش دەکات. ئەم پرسیارانە و چەندین پرسیاری دیکە ئاراستەی مامۆستای بەڕێز مامۆستا عەبدولڕەحمان ئەکەین. سەرەتای پرسیار مامۆستا با لەوەوە دەست پێ بکەم ڕۆڵ و پێگەی میدیا چییە لە ژیانی کۆمەڵگا و ناوەندە سیاسەکان بە تایبەت کە زۆر جار لەو دوو کۆڵگەوە یعنی جوو لە دروزە بێ کۆمەڵگا و ناوەندی سیاسی بسم الله ڕحمان و ڕحیم سەرەتا بێ ئاماژە بۆ بکەین کە میدیا یان دەستگاکانی ڕاگەیاندن بە هەموو شێوازەکانیەوە لە کۆمەڵگەدا بە جۆرێک پێناسەکراون یا با بڵێن بە جۆرێک شوێنیان بۆ دانراوە کە ئێمە دەڵین دەسەڵات یەکەم بریتە لە دەسەڵاتی یاسادانان واتە پەرلەمان لە هەموو وڵاتێکدا وا دەڵێن ئەڵێن دەسەڵاتی دووەم مەبەستمان دەسەڵاتی ڕاپەڕاندنەوەتە حکوومەت کە دەڵێن دەسەڵاتی سێم مەبەستمان دەسەڵاتی قەزاییە ئەمەی کە ئەمڕۆ یا زووتر پێی وتراوە دەسەڵاتی چوارم مەبەست لێ دەسەڵاتی چوارم بریتێت لە سەڵاتی میدیا واتە دەستگاکانی ڕاگەیاندن ئەگەرچی ئێستا بابەتی ئێمە نییە دەسەڵاتی پێنجەمیش هەیە کە بریتە لە ڕێکخراوەکانی کۆمەلگەی مەدەێت باشە ئەگەر ڕێکخراوەکانی کۆمەلگەی مەدەنی باز نەکەین باسمان لە میدیابێ وەکو دەسەڵاتی چوارم دەڵێن ئەمە بە شێوازە ئاساییەکەی لە ڕۆژئاوا ئاوایە دەسەڵاتی یەکەم دووەم سم چوارم دا یەکەم یاسادانان دوم ڕاپەڕاندن سم قەزا چوارم میدیا بەڵام ئەڵەن لە وڵاتانی ڕۆژەڵاتە جێگۆڕچەیە کراوە بم بم بەم شوێنە تا ڕادەیەک لە وڵاتانی ڕۆژهڵات دەسەڵاتی ڕاپەڕاندن دێتە یەکەم یعنی حکوومەت لە ڕۆژهڵاتە بەهێزترە لە پێش پەرلەمان ڕۆژهڵات بە شێوەی گشتی وایە هەنەجار میدیا یاخود دەسەڵاتی میدیا و دەستگەکانی ڕاگەیاندن دێنە پێش قەزا یان دێنە دووەم ئەمە ئەمە تا ڕادێک لە زۆربەی وڵاتانە هەستی پێکرێ ئەمە لە ڕوانگەیەکی لە ڕوانگەی ئەوەی کە ئەنی کاریگەری زۆرە لە نێو کۆمەڵگەدەر جا ئەم میدیایە جاران ڕەنگە ئیشوکاری ئاسانتر بوو بێ یان با بڵێم ڕۆڵی کەمتر بوو بێ لەبەر ئەوەی کە میدیا لە سەردەمی سەرەتاکانە دەبێت چی بوو بێ میدیا بریتی بوو بێ لە ینی ڕاگەیاندن ڕاگەیانن خۆی چڕ کردێتەوە لە چی لە قسە و باسێکە زۆر زۆر ئەگەر شێوازە پێشکەوتنەکانی چەند چەندین ساڵ لەمە بەربێنە بەرچاوی خۆمان ڕەنگە مەسلەی ڕۆژنامە بوو بێ لە سەرەتاکان دوجار بڵێ ڕادیۆ بوو بێ دوجار بڵێ تەلەفزیۆن ئەمجا بۆ بێی بۆ مەسلەی فەزاییات و ئەمجا بێ بۆ ڕۆژنامەگەری ئەلکترۆنی وەنیە ئەمجا مەسەرەن پەرەپێدان بە بواری هوەری جاهوناری دراما بێ گۆرانی بێ بڵێم چی باسکردنی کەلتوری ئەو خەڵکە بێ تەنانەت میدیا ئێستاکە کاریگەریەکەی لە کۆمەلگەدا بە جۆرێکە لە ناوەندە سیاسەکان بە جۆرێکا وەکو گوتمان ئەنی هەرچی بکە کاریگەری بەجێ دێڵێ جا یا بە باش بەرەو باشتر یانش خراپ بەرەو خراپتر ئەنی ئەوە کاریگەریەکەی ڕون و ئاشکرایە لێرە و دەبینی ینی تەنانەت جاری وە هەیە میدیا دەتوانێت پەیوەندی نێوان دوو لایەن یا دوو دەوڵەت یا دوو پێکاتە تێکدا لە ڕوانگەی ئەوەی کە بڵم چی لە جێڕانەوەی نوکتەیەەکە بینی دوو لایەن تێکەچێ لە وتنی نوکتەیەکی سیاسە بینی دوولایەن تێکەچێ لە وتنی نوکتەیەک لە بینی دوو عشیرە تا لەسەر یەکتر قسەکەن لە ڕوانگەی میدیاوە دەستگایەکی ڕاگەیاندن دەتوانی بڵێ لە ڕووی قەزا و لە ڕووی داواکردنی مافەوە دەتوانی داوای لەسەر قەیت بکەیت ئێمە بەست بۆیە کاریگەریەکەی بەڕادەیەکە بۆ چونکە بەو شێوازەیە کە دەڵێن بە تایبەت حزبەکان حزبەکان بە شێوەی گشتی لە بەندی بکەن مەکتتەبی ڕێخستن بە مەکتتەبی یەکەم دانن باشە بەڵام مەکتتەبی بڵێم دوجار ڕەنگە ڕاگەاندن بە دووەم دابنێن بەڵام گرفتەکە لە کوێە گرفتەکە لەوێ گشت ئەو هەڵانی حزبێک ئەیکە لە نێو ڕێخستنەکانیدا چونکە کاری ڕێخستن کاری ئەعلامی نییە هەڵی ئەندامەکانی هیچ حزبێک دەرناکەوێت بەڵام هەڵی حزب لە چۆ دەرەکەوێت زیاتر لە ڕاگەیاندن چونکە ڕاگەیاندنەکە کارێکە هەموو خەڵک دەیبینێ بە بەرچاوی خەڵکەوەیە کاریگەریەکەشی زیاتر بگرە زۆر حزب زۆر حزب بە ئێمەشەوە ڕەنگە لە هەندێک ناوچە تۆ ئەندام و لایەنگرت ئەوەندە نەبێت بەسەنگە بۆی تەلەفزیۆنێکەوە توانی بێتت بیر و بۆچوونی خۆت بگەینی یا بەهۆی رادیۆیەکەوە یا بەهۆی ڕۆژنامەیەکەوە یا بەهۆی پێگەیەکی ئەلکترۆنیەوە کەواتە لێرە بە باش و بە خراپ میدیا کاریگەری لەم بوارە زۆر بۆیە وتراوە ینی میدیا دەستگاکانی ڕاگەیاندن لە هەموو دەوڵەتێکدا و لە هەموو حزبێکدا و لە هەموو ڕێکخراوێکدا ینی هێڵی یەکەمی کارکردنە هێڵی یەکەمی کارکردنە سەرەتا بەو شێوازە کار دەکات بەڵام مامسە بڕیاە ئایا هەموو میدیایەک گزارش بێ لە بیرکردنەوەیکی دیاریکراو لە هزرێکی دیاریکراو یعنی ئێسا یعنی ئایا ئەو مافە هەیە من تەنها لە یەک چارچەوەی دیاری کراوە لە ڕێگای میدیا خۆم پەخش بکە بە دڵنیایی چونکە قسە نییە پاشخانێکی فکری لە پشتی نەبی مرۆڤ بە هیچ شێوەیەک بۆی دەبینی ینی مەسلەیەکی وا هەیە کە خواسبانەتەعاە فەرمیێتی ئینەوە فەکەرەوە قەدەر ئەنی هەموو تەقدیرێک هەموو گوزارشتێک لە دواجاردا بەرەنجامی بیرکردنەوەیەکە بە دڵنیایی بەرەنجامی بیرکردنەوەیەکە بۆیە دەڵێن ینی تۆ باسی میدیای ئازاد دەکەی ینی میدیای ئازاد بەمانایەک ئەبێ بڵێ ئازاد لە چێ وایە ینی کە تۆ ئەڵێ من میدیایەکمی ئەم میدیای ئازادە ئەبێ پرسیارەوە بکەی ئازاد لە چێ ئازادە بەوەی کە سەر بە حزبێک نییە یان سەر بە حکوومەت نییە بەڵام ئەی سەر بەچەیە دوجار سەر بە خاوەنی کۆمپانیەکەی وایە سەر بە ئەو ڕێکخراوەیە سەر بە ینی شتێک نییە ئەبێ ئەبێ پێناسەی وشەی ئازاد بە بەردەوامی بکرێت یعنی کەسێکە داوای ئازادی دەکە و کەسێک کە ئازاد دەبێت بێگومان ئازادە لە شتێک بەڵام پابندە بە شتێکی ترەوە بەدڵنیایی وایە چکە هەموو یاساکان خۆیانمە جا لەبەرەوە مەسلەی میدیا مەسلەیەکی یەکجار گرنگە دەبێ ئەگەداری بی گرفتی یەکی تر ینی لە کاریگەری میدیا ئەوەیە کە بەڕاستی ینی میدیا کاریگەریەکەی لەوەیە ئەگەر بێت و وەڵامی پێنج پرسیارە یا شش پرسیارە سەرێکەکە بداتەوە ینی میدیاکە هەواڵێک دەداتی ئەگەر ڕۆژنامە بێ ئەگەر رادیو بە سەتەلایت بێ چوزانم ئەگەر با بڵێم ڕۆژنامەگەری ئەلکترۆنی بێوە نیە هەواڵەکە ئەڵێ چی شتێکت دەست ناکەوێت دووەم کەی ینی لە چۆ ئەم شتە ڕووی داوە کەی کەی ئەم شتە ڕووی داوە لە چ وەختێکە چونکە گە تۆ لە هەواڵێکدا لە بابەتێکدا باسی کەی تێدا نەبوو ڕەنگە دوو مانگ لەمەوە پێش ڕووی دابێنجا ئەو کاتە سوودی چێ و بابەتە لە کوێ ڕووی داوە ئایا شوێنی ڕووداوەکە زۆر زۆر هەواڵە خوێن توێسە لە ڕۆژنامەکاندا باسی چیەکت بۆکە بەس نەیوتو ئەمە کەی ڕووی داوە کەی ڕوویداوە گرفتێکی گەورە بۆ تۆ دروستەکە چو ئەگەر ئەمڕۆ ڕوویدابێ مانایەکی یە ڕۆژێتر ڕوویدابێ مانایەکی تری هەیە ئەبینی ئستا شتێک بە دڵنیایی سە تۆ تۆ بڵین تۆ بەڕێوەبەری چیت بەڕێوەبەری نووسینی لا لە ڕۆژنامەی یەگرتو کاتێک کە تۆ مادەم ڕۆژنامەکەت هەفتەنامەیە ئەو هەفتەنامەیە کە بابەتێک بڵاو دەکەیتەوە ئەگەر ڕاست وایە ڕاست وایە لە ڕووی لە ڕووی میهنیەوە ڕاست وایە وەکو ئەوروپا کە تو هەفتەنامەت هەبوو لەژێر هەموو بابەتەکان بنووسێ ئەم بابەتە لە ڕۆژی ئەوەندەی ئەوەندە نووسراوە بۆ چونکە تۆ ڕۆژنامەکە سێشەمە دەرەچێ وەخت ڕۆژنامەکە سێشەمە دەرەچێ لە ڕۆژی سێشەمە ئەو برادری کە بابەتی بۆ نردووی لە ڕۆژی چوارشەم بۆی نردووی چوارشەم بۆی نردووی ئەڵی بار ئەڵێ ئەڵێ بارودۆ خوشیکردنەوەی من بۆ ئەم هەواڵانەی سیاسەکانی ئەم ئەم قۆناغی هەرێمی کوردستان ئاوایە و ئاوایە و ئاوایە وەختێ تۆ چاپت کرد و ڕۆژی سێشەم بڵاو کرایەوە، لە ڕۆژی دووشەم و یەکشەمە هەواڵەکە بە جۆرێ تر گۆڕا سەردانەکە نەکرا کرا ئەجا و کاتە ئەم کەسی ئەوە ئەخوێنێتەوە ئەڵێ ئەم هەواڵەوە نییە ئەوە تا ئێستا فلانە کەسێک سەردانی بۆ فلان شوێن کرد خۆم بابەتاڵێ وڵا بەڕای من سەردانی وا ناکە بۆ ئەو شوێنە ئەوە چۆن کرا کەواتە بابەتە هەفتانەیەکان بۆ ئەبێت لە ژێریا بنووسری ئەم بابەتە ڕۆژی ئەوەندە نووسراوە تاوەکو تۆ وەختێ بینیت لەگەڵ ڕۆژی سێشەمەیە ناگونجێک ڕۆژی دەرچوونی هەفتە نامەکەتە خەڵک خوێنەر ڕێزی لێ بگیرە لە عقلی خوێنەر تابزانانی ئەم بابەتە لە فلان ڕۆژان نووسراوە هەتا نووسەرەکەش واچکە بنووسی ئەم بابەتەم لە بەروارە نووسیوە بۆیە لە کوێ ڕوویدا گرنگە ینی چۆن ڕوویدا ئەمەش مەسلەیەکی ترە یعنی بابەتەکان هەواڵەکان لە میدیایە ئەگەر وەڵامی چۆن نەداتەوە گرفتێکی ترمان بۆ دروستەکە کە ئەوش مەسلەیەەکە دوجار بۆچی ڕوویدا مەسلەیەکی زۆر گرنگە ینی بۆچی ئەم مەسلەیە ڕوویدا لە بەرچی ڕوویدا ئەوش مەسلەیەکە پەیوەستە بە دوواداچوون ینی میدیای ئێمە شەڕێکت بۆ دروستەکە هەواڵێکت بۆ ئەڵێ یان خەفەتێکت تووشەکە ئەڵێ کەسێک ڕفێنرا کەسێک کوژرا کەسێک لە ماڵ دەرکرا کەسێک والێکرا دوای وانە بۆچی وابوو لەبەر چی وابوو خۆ تۆ زۆر ڕیپۆرتاج شتە بینی ئێستاکە ڕەنگە خەڵک ئەگەر لە ڕووی یاسایە و بەدوایە بچێ ڕەنگە بتوانێت داوای یاسایی لەسەر ئەو جۆرە نووسینەنە تۆمار بکە وانە ڕیپۆرتاجێک دەکرێت دوجار دەرەکەی ئەو ڕیپۆرتاجە ئەست و ئەساسی نییە بەڵکو بە جۆرێکی تر داڕێژراوە لێرە ئەمانە هەمووی مەمسەلی گرنگن کەواتە دەڵێ ینی ڕۆڵی میدیا بەمانایەکی گشتی دەتوانێ باش بکە بە خراپ و خراپ بکە بە باش و خراپ بکە بە خراپتر و باشکە بە باشتر و باشتر بکە بە باشترین لەبەر ئەم ڕۆڵە کاریگەری کە هەیەی بۆ بۆ خێراییە لەبەرەوە جێگەی بایەخە یاسایی پێویستە ڕێسای پێویستە دیسپلینی پێویست مامسا ئێمە لە ڕۆڵ و پێگەی میدیا باسمانەوە کرد کە کاریگەریان لە ژیانی کۆمەڵگا و لە پێوەندە سیاسیەکان و نێوەندە سیاسەکاندا هەیە ئایا کاتێک دەکرێتە ئەداتێک بۆ شەڕی نێوان هێزە ناکۆکەکانی نێو کۆمەلگا ئەو کاتە ئامزداقیەتی میدیا لە چێ دەدەزرێتەوە لە چێ بەدەست دەکەوێتەوە ئەو کاتیانێ ئایا ئەمە دەتوانین میدیا لە هەموو کاتێک بە ساغ و بەسپێتی بیدۆزینەوە کاتێ بۆ شەڕێکی ئایدۆلۆژیان بۆ شەڕەشی دیکە بەکاردێ ئایا ئەو کاتە ئایا میدیا مزداقیەتی خۆی لە دەست نادا ناتوانانی بڵێ ینی بکوتم میدیا لە قۆناغێکا دوو وڵات شەڕیانە بێ میدیا بۆ شەڕ بەکاردێن وانە لە سەردەمێکە ئاشتیان دەبێ هەرخۆیان بڕیاەدەن میدیا بۆ ئاشتی بەکاربێن کەواتە میدیا چەکێکی دوو سەرێ ئەکرێ قۆناغێک خۆت بڕیار بێ شەڕی پێ بکەیت قۆناغێکش خۆت بڕیار بی ئاشتی پێ بکەیت بەڵام گرفتی گەورەی میدیا لەوێەوە دەست پێکاتۆ ساتە وەختێک وەکو حیزبێک وەکو دەوڵەتێک بەتەمانی شەڕ بکەیت ئەو کەسانەی کە لە ڕاگەیانەکەت کارەکەن شەرت بۆ دۆزن ئەوە ئەوە ئەوە مەسلەیەکی یەکجار گرنگ و لە هەمان کادا خەتەرە ینی ئەسڵ وایە لێبوردەی شەبێ بەرامبەر میدیا کە تۆ هەموو شتێک ئەڵێت ئەمە قورآان نیە هەمووی ڕاست و ڕەوان دەربچێت نا ئەبێ بەسەکە بەو شێوازە بێ ئەڵێن کە تۆ میدیا استراتیژێتی چیە ئەگەر نەیبوو نەمانزانی ستراتیجەتی چییە ستراتیجێت بەپی قۆناخێک ئەگۆڕێ تەکتیکی بەپی قۆناخێکی ترە گۆڕێ ینی ناکرێ میدیا هەر لە شەڕابێ ناشکرێ میدیا هەر لە ئاشتیا بێ بەڵام ئەوەی کە لە ئاشتیانە نابێ ناوبرێ شەر ئەگەر شەڕ نەبوو بێ بەڵکو میدیا لە ڕوونکردنەوەی بەردەوامدایە میدیا لە ڕوونکردنەوەی بەردەوامدای سۆبینی معجززی پێغم بەردودی خخوای لەسەر قورآانە بەمانایەکی تر ئەتوانی بڵێ بەڵام لەبەر ئەوەی دەڵێ ینی قورآن وەڵامە ڕوونکردنەوەیە وەڵامی هەموو ئەو هەموو یەس ئەلوونەکە یەس ئەلوونەکە یەس ئەلوونەکە خەڵک پرسیاری هەیە قل دەبێت تۆ لە وەڵامە وەڵام بیتەوە کەواتە میدیا بە بەردەوامی وەڵامە بەڵام ئەش قۆناقێک شەڕێ و قۆناقێک مامسا بێمە سەر باسی ئەرچی استراتیژی میدیات کرد با بێنە سەر ئەو پرسیارە ئەرچی استراتیژی میدیا لە کۆمەلگا چییە ئایا کاری میدیا ئەوەیە من لەویدی نزیکاتویان ئەوەیە کە ڕاستە و ڕەوانی واقعەکە بۆ خەڵک دەربکە ئایا یعنی هەتا ئێستا ئێمە بەڕاستی لە کۆمەلگەی کوردیا تا ئێستا شتێکمان نەدیتەوە بە ناوی استراتیژێتی میدیا ئەوەی دەیبینین ئازادەکە ئەڵێ ئەوەیە کە تو ئەوەی ئەیبینی بیدەیتە سەروەرەقە ئەوەی ناشەفافە شەفافی بکەی ئەوەی بزرەت و ڕوونیکەی ستراتیژێتی میدیات ڕاستە بەدڵنیایی ئەبێ بجایکەینەوە بێ بڵێن نانی ڕاگەیاندن بێگومان وەکو وەکو پیشە لە بوارە پیشەیەەکەی خۆی وەکو وەکو چۆنەڵێن ئێمە پێویستمان بە کەسێک کە ڕاگەیاندن کار بێ پرۆفیشنناڵ بێ بەمانە میهنی بێ بەمانە بێ پیشەگەر بێ ئەومان نییە لە ڕاستیدا وانە ینی ئێمە ئێمە ڕاگەیاندنکاری پیشەگەرمان نییە هەمومان شتێک ئەڵێ هەمومان ئارەزوومەندین لەو بوارە لێرەوە بەڵام ئێمە ئارەزوومەندین گرفتمان نییە ئێمە ئمە شتێکمان لە بەردەستا نییە بەڵام ئەو کەسەی شتێکی لە بەردەستدا بوو ئەبێ لە خەمی ئەوەدا بێ بەرەو پیشە گەریب چێ بۆ مانایی کە ئەبێ خولی بۆ بکرێتەوە بە بەردەوامی وانە ئیتر خۆ مەرجنی هەمووی هەر لە هەمان کاتدا دەرچووی کۆلێجی با بڵێن ڕاگەیاندن بە یا پەیمانگەی ڕاگەاندن بەڵام بۆ ئەوەی ئەو ئەو بۆشایە پڕکاتەوە بەرەو پیشەگەری پێویستی بەوە دەبێکە خولی بەردەوامی هەبێ بۆی بەرەو پیشەگەری بڕوە چونکە مەسەلەکە میهنەیە بە پلی یەکەم کە میهنە بوو کە پیشەگەری بوو دەتوانی بڵێ دوو دوو دوو ئەرکی سەرەکی دەست پێ دەکە بەوەی کە خوێندومانە تۆ دەیزانین ئەرکی یەکەم بریتە لە لە مەسلەی گەیاندنی زانیاری یا پێدانی زانیاری شتێکەیە زانیاریە ئەو زانیاری پێویستە بدرێ مافە چونکە مەسلەی ئێگە تەماشای ئمە تەماشای دەستور کەین بەپی دەستور چ دەستوری عێراق بێت ڕەشنووسی دەستوری هەرێمی کوردستان بێ یەکێک لەو مافە دەستوریانی کە لە بواری مافە ڕۆشنبیریەکاندا هەیە مافی وەدەستخستنی زانیاری ئەمە ئەبێ دابین بکرێ ئەم مافەمەدە مافێکی دەستوری تۆیە ئەبێ ئەم مافە زانیارەکان بزانی دوجار لەبەر ڕۆشنایی ئەو زانیاریە من شتەکان لە تۆ ناشار مۆشتەکان وەکو خۆی دێتە بەردەستی تۆ تۆی هاوڵاتی بڕیاەدەی لەبەر ڕۆشنایی ئەو زانیارێنە چی بکەیت و چی نەکەی دوو مەسلەی ڕۆشنایی خستنە سەر ڕوبەرە تاریکەکان ینی ناکرێت ڕوبەری تاریک مابێتەوە ڕوبەری تاریک ئەگەر مایەوە زیانمان پێگەێنێ بۆ لەبەرەوەی کە ئێمە بەڕاستی لە شوێنە تاریکەکانە پێمان هەڵەکەوە لە شوێنە تاریکەکانە نازانین چی بکەین پێویستمان بەوەیە هەر بابەتێک هەرچەند هەستیار بێ کە ڕووناکیت خستە سەر هەستیار نابێ لە ڕووی ڕاگەیاندنەوە لە ڕووی ڕاگەیاندن کام بابەت تۆ بە هەستیاری ئەزانی لە تاریکیدا گرفت دروستەکە وەختی ڕووناکیت خستە سەر و ڕاستەکانە دووەکو خۆی وت گرفتت کەمتر بۆ دروستە بێ یان دروست نابێ منەڵێم گشت ئەو شتانەی شایانی ڕووناکی نەبوو بێتن لە ژیانی ئێمەدا تۆ تەماشا کە ئەو شتانی کە قورآان ئاماژەی پێدەکە گشت ئەو شتانەی کە لە تاریکیدا ئەنجامەدرێن یان لە نهێنیدا دەکرێن خی گەورە لە سوورەتێکا کۆی کردوەوە ناوی ناوە سوورەت نور ئەگە سوورەتی نور لە ئەوڵێ بخوێن لە ئەوڵی بە باسی زینا دەست پێکە تا ئەگاتە باسی قەسم و باسی شایدی و لەسەر ئەو مەسالە تایبەتانی کەەوە بە بە ئاشکران ناکرێن گشت نهێنیەکانی گشت کارە نهێنیەکان و گشت کارە بەدڕەوشتی و قێزەونەکان و هەموو ئەو مەسەلانە بە باش و خراپیەوە سێرەکەی لە سوورەتێک کاکو سوورەتەکە ناوی نورە ئەمەمانێت ینی ئەوەندەی لێ فێرە بین کە کام شت لە تاریکیدا ئەنجام دەبێت دەبێت نوری بخینە سەر دەبێت تشکی بخینە سەر دەبێت ڕووناچی بخینە سەر بۆی کە بزین ئەم مەسلەیە ڕاستەکەی چییە ئەمە مەسلە پیشەک پیشەکە لێرە کاتێن تو باز لەوە ئەکەین ینی ڕوبەرە تاریکان نهێڵین و واگەاندنی زانیارەکان بێت لەو کاتە ئایا ئەمە پێویستمە بۆ بەڕاگەاندنێکی کارانێ ڕاگەاندنەیە کە جورئەتی ئەوەی هەبێت کە زانیاریەکان بە ئەمانەتەوە بگەێنێت و لە هەمان کاشە بەگژ ڕوبەرە تاریەکان بچێت ئەکات ئەو ئێمە ئەو دەستگا ڕاگەیان نەمان نەبێ لەولا لەولا قسە لەسەر واقعەکەی تو بکرێ لەولا قسە لە واقعەکەی تو واقعەکەی تو تێک نادرێت بۆ بۆ بۆ ئەوەی کە زانیاری بەدەستخی ئەبێ دەست کەوێت ببینە سەری بێمانە بە یاسا ڕێک بخرێ وانە ئێستا بە نۆڵەوە تێگرتوەکانی ئەمریکا وەختی تۆ زانیاریەک بڵاوەکەی تۆ زانیارەکە سە دەرسەد ڕاستە بەڵام چێ پێیوتی سەرچاوەیەکی هەواڵ پێیوتی نەویست ناوی خۆی ئاشکرا بکە ڕاستەقینەشە هەیە باشە یعنی ڕۆژنامەگەرێکی ئەمریکی ئامادە بوو بند بکرێ بەڵام ناوی ئەو سەرچاوی نادا بۆ چکە زانیارێکی پێداوە یعنیمانە بە ڕێسا ڕێک دەخرێت لە چوارچەوەی ڕێسادا ڕێک دەخرێت ڕەنگە تۆ باس لە هەواڵێ بکەی کەسێکی تر حەسکا و هەواڵە بڵاو نەبێتەوە وانە تۆ مافی ئەوە تێ بڵاوی کەیتەوە ئەگەر گشتی بێ مافی ئەوەت هەیە بەسەگەر باسی ژیانی چمکێک لە ژیانی تارێکی کەسێک بکەی بە پێی یاسا شکاتل لێکن تۆ بۆت نییە خصوصیاتی خەڵک ببەزێنی و باسی نێوماڵی خەڵک بکەی ئەگەر لێ بەڵام تۆ دەتانی کە باس لە کەسێک دەکەی پۆستێکی گشتی هەیە لە حکوومەت لە پەرلەمان مادام پۆستی گشتی هەیە دەبێتە مڵکی گشتی وایە تۆ ئێستاکە لە ڕووی ڕۆژنامەگەری دەتەوێت تیشکی بخیتە سەرچی ئەتەوێت مەسەن تشک بخیتە سەر تەنانەت بۆ منەوەزیرێک لە سۆپەرمارکێتێ شتەکڕێ تۆ وەکو ڕۆژنامە نووسێک حەزەکەی بەدوای لە دوایەوە بڕۆی بزانانی ئەو ئەو وەستە مەسەن لەو لەو لەو کاشێرە بپرسی بای چەنە شتی کڕی بۆ تۆ هەواڵێکی گشتیە چونکە کەسەکە کەسێکی گشتیە هی گشتیە بەڵام تۆ بۆت نییە بە دوای هاوڵاتیەک و ببزانی هاوڵاتیەک چی کڕیوە و بای چەند شتی کڕیوە چونکە ئەو هەواڵات بۆچیە وەکو لە فەەنسادا ڕوویدا سێرەکە موچەی وەزیرێک لە فەەنسا ئەوەندێ چۆن دوو خانووی هەیە ئەو وەزیرە لە فەەنسا وەزیری ئابووری فەەنسا چۆن دوو خانووی هەیە دەرکەوت خانووی یەکەمیان هی خۆیەتی خانووی دووەمیانی لەسەر وەزارت بەکرێ گرتووە کە ئەمە کەشف بوو بۆ ڕۆژنامە نووسە کە ڕاستەقینش دەچوو دەستی لە کاری چێشایەوە چونکە هەڵەیەکی گەوری کردو ئەبستم چییە؟ مەبستمەوەی نابێت من بڵێم مادەم من وەزیرم تۆ بۆت نییە باسی من و ئەوە بکەین منە بمە مڵکی گشتی لەو بەشەی کە پەیوەستە بە وەزارەتەوە بەڵام ژیانی تایبەتەکەی ماڵی مناڵی کەسی ئەو ئەوە مەسلەیەکی زۆر تایبەت ئەوانە بەبێ ئەمە لە وڵاتی ئمە ڕێک نەخراوە لە وڵاتی ئەمە ئێمە لەمە لە قەیرانێکین یا باڵم لە سەتایەکین هێشتا کامە گشتیە و کامە تایبەتە کامە تەشهیرە و کامە معلوماتە وە نیە کامە زانیاری پێدانە و کامە ئاسایشی نەتەوەیە وایە کامە عرف و دابوونەریت و گشتیە و کامە نازانم شتی ترە ئەمانە هەمووی ئەم چەمکانە پێویستە بە پێی یاسا ڕێک بکرێت بۆی دوجار تۆ بەرچاوت ڕوون بێت بۆیە ئەمانە هەموو لە بواری میهنیە وایە جاگەر ئەرکێکی استراتیژی دابنی ئەرکی استراتیژی بێگومان بۆ کاتێکی درێژخایەنە دەتوانم بڵێم بە پلی یەکەم ئەرکی میدیا ئەوەیە لە سەرەتاکانە بەدەر لە پیشەیەکەی کە بریتە لە پێدانی زانیاری و لە خستنە ڕووناکی خستنە سەر شوێنە تاریکەکان هەواڵە تاریکەکان لە هەمان کاتیشدا مەسلەی پاراستنی ئەمن و ئاسایش مەسلەیەک یەکجار گرنگە ئەرکێکی استراتیجی میدیایە چونکە تۆ ناکرێ لە پێناوی بڵاوکردنەوەی هەواڵێکدا هەرچەند بێ بڵێ شەڕێک بنیتۆ یان ئاژاوەیەک بنیت و ئەمە لە ئیسلامە ناوێن ناوچی لە ئیسلامە پیان وتووە ئەوە منکەرە شتێکی نامۆیە لە کۆمەلگا نابێ ئەو نامۆیە ئەو منکەرە لابەی بە منکەرێکی گەورەتر ئەگەر لێ هەندێک ڕاگەیاندن کارانی ئێمە چەند تاوان ئەنجامەدەن لە بینی دوو کەوانە وەختێ گرفتی گەورە بۆ خەڵکەنێنەوە لەم بوارە وەختی ئاشاوە بۆ وڵاتێکەکەن و بۆ هەرێمێکەین و بۆ کەسێک بۆ حزبێک ئەنێنەوە ئەمانە مەسلی استراتیژین پاراستنی چکە کە تۆ ئاسایش و ئارامین نەبوو ئیتر کەش و هەوایەک نامێنێ بۆ ئەوی مرۆڤەکان بەهێمنی زانیارەکان وەرگن لە بەڕچکە هەمیشە تۆ ئەکەویتە کەش و هەوای شەڕ کەش و هەوای شەڕ بە تایبەت لە سەردەمی هەڵبژاردنەکانە زۆر خەتەرە چونکە هەڵبژاردنەکان تای هەیە هەر کەسیش تای گرت و ڕێنە ئەک کە و ڕێنەی کرد خراپەڵەوە باشیش ئەڵێ لەبەرەوە لەم قۆناغانە بە تایبەت ئەرکی ڕاگەیاندن زۆر قورسە ئەرکی ڕاگەیاندن هەر ئەوە نییە بە ئارەزوو خۆی قسە بکە مەسلەیەکی یەکجار گرنگە نۆ خاڵێکی تر بەڕاستی بەرژەوەندەکانی خەڵک بەرژەوەندیە کە خەڵک تایدا ئەو حزبە بێ و ئەو حزبە بێ و ئەو کەسە بێ و ئەو دینە بێ کامێتی کە ئێمە لەسەری کۆکین بەرژەوەندی ئابوووریەکانمان وایە ینی ڕاگەیاندن وەختێک کارەکە لەسەر چاکردنی باری ئابووری و خۆشگوزەرانی خەڵکو پێشکەشکردنی خزمەت گوزارەکان مەسیحیبی مسلمان بی کوردبی عرببی تورکمانبی ئاشووریبی باشە هەر حزبێک بی بۆ تۆ مەسلەیەکی گرنگە چکە دوجار باری ئابووری خەڵک باشە بێ ئەو خەڵکەش تۆیت و خەڵکی تریش و خەڵکی تریشە کەواتە مەسلە ئابوووریەکان لای ئێمە بەداخۆ ینی کەم کەم باسی لێ دەکرێت ئەوەش مەسلەیەک یەکجار گرنگە ئەرکێکی استراتیجە چکەگەر تۆ باری گوزەرانت چاک بوو گرفتە ئابوووریەکان چارەسەر بوو لە یەکەمیشە باسی ئاشتیمان کرد لە کەش و هەوایەکی ئاشتیدا باسەکان کرا ئەطعمەهم من جوع و ئامنەهم من خەوف حاڵەتێکت بۆ دروستەکا ناتوانانی قسەکانی خۆت بە ئاسایی بکەی. بەڵام مامۆستا ئایا ئەوەی دۆخە سیاسیەکەی ئێمە نیە بەردەوام ئێمە لە ئێستا پەیوەندیەکانمان لەگەڵ دراوسێکانمان لە هەڵکشان و داکشانە لەگەڵ بەغدایە بە هەمان شێوە یەعنی ئەوە دۆخە سیاسیەکەمان وا نیە وای لە ڕاگەیاندنەکانیشمان کردە بەو یەعنی ئەو دۆخە نائاسایی ڕۆژنامەگەریشدا تێپەڕن ئەوە کارە ئەوەی وتت کارە بەڵام کاردانەوەکە کامێ بڕوانە ئەگەر بارودۆخە سیاسەکە دابنەی بە بەرمیلێکی بەرمیلێک باشە ئەم بارودۆخە سیاسیە لە وڵاتێکی تریشدا بارودۆخێکی سیاسی بەم شێوازەمان بینیوە ئەمە بەرمیلێک کە پڕی باروتە ئەمیش بەرمیلێکی ترە پڕی لە ئاوە بەدەستی تۆ یەک تەڵش قارتی داگیرساو هەیە ئەم تەڵش قارتە داگیرساوە فرە دەنێ و بەرمی لە ئاوەکەوە چونکە ئەکوژێتەوە گرفتێک دروست نابێت هەر هەمان دەن کەش کارتەی پێبوو داگیرسا و فڕێ بەنێ و بەرمیلێکی باروتۆ ئەیتەقێنێت کەواتە ئەو ژینگەیەک مەسلەیەکی گرنگە تۆ لە چ ژینگەیەکدا کار دەکەیت بۆیە ئەم مەسە لە سیاسیانە نابێ هەموو جابڵێن مەسەلس مەسە لە سیاسەکان کارن بەڵام ڕاگەیاندن چۆنی تەرحەکە چۆنی باسەکە ئەو مەسلەیەکی گرنگە لە بارودۆخە تۆ پێتیان و تۆ هەڵوێستێکی با بڵێم ئەتوانی نێگەتیڤ بگری لە بڕیارێکی سەرۆک وەزیرانی عێراق بەڵام بۆت نییە وەکو ڕۆژنامەنووس جوێن بی بە سەرۆک وەزیرانی عێراق جوێندان جوێندە جوێندان و قسە پێوتن و بەراوردکردنی لەگەڵ سەدام و ئەمە کاری تۆ نییە لە لە هەرێمی کوردستانیشدا تۆ بۆت هەیە ڕخنە لە ئەدای وەزارەتێ بگری بەڵام بۆت نییە قسە لەسەر کەسایەتی ئەو ئەو ئەو ئەو وەزیرە خۆی بکەیت ناتوانی بڵێ ناتوانانی بڵێ فاشیلە ئەبێ باسی ئەدا بکەی ئەبێ باسی داتا بکە بێ باسی ئەو حاڵەتانە بکەی بۆیە لەوە دێمە سەر ئەم خاڵە کە کە بە چ کەلتورێک ڕۆژنامەنووس ئەنووسێ ینی ڕۆ ئەو کەسی کە ڕۆژنامەنووسە ئەو کەسی کە لە میدیا کارەکە لە چ پاشخانێک و ئەم بابەتانە ئەنووسێ مەسلەیەکی گرنگە تۆ بێ بڕایتە مەسلەکان وەکو پێشبڕچەیەکی سیاسی یا وەکو وەکو ململانەیەک و ملشکانی دوو حزب تەماشا دەکەی یاخود دوو دوو دوولایەن تەماشا دەکەیت تۆ ئەبێ بزانی ئەم بابەتانی کە ئەینوسی ئەم قسانێک کە ئێمەسە دەیکەین ئەم قسانە بەرگەی هەفتەیەک دەگرێت ڕەنگە هەر بۆ بۆ ئەوەندە بێ هەندێکیشی بۆ کاتێکی تر بە کەڵک دێ ئەبێ ئەومان لەبییر بێ ینی لە نێو استراتیجێتی میدیا ئەوەیە کە هەڵوێستەکان تایدا ئەبێ بەشی کوردەرە لە کاتی شەردا بەشی ئاشتی بێڵەوە ئەنی ئەبێ بزانی کاتیە کەس هەتا هەتایە لە شەڕان نییە کەسیش هەتا هەتایە لە ئاشتیدا نییە ئەوە سیاستە بە بەردەوامی دەگۆڕێت ئەو بۆی ئێمە باگراوند و پاشخانە کەلتوریەکانمانە هەینەوە زۆر جاڵین شەر بە کۆنەقی نەکرێت ینی قینی دە ساڵ لەمەوە بەرەهین و ئەمڕۆ منێکم بە مەقالە ئەوە ئەوە کارەساتە ئەو باسانە بەو شێوازە تەماشا بکرێت تۆ بێ بابەتیانە بنووسی بابەتیانە قسە بکەی نەک کەسی بێ یعنی قسەمان لەسەر کەس نییە کەس پارێزراوە تۆ تۆ لە قورآانە چی فێربووی لە قورآانەوە فێربووی کە خوا وەختی ئەڵێ فلانە کەس کەسێکی تاوانبارە لەبەرەوەی تاوانی ئەنجام داوە ئەی وەختێ تۆبەی کرد ئەچێتە بەهشت خۆم کەسارە و کەسەیە کەواتە خوا گرفتی لەگەڵ کەسانیە وا گرفتی لەگەڵ فعلا هەیە گرفتی لەگەڵ کردەوەکە هەیە کردەوەکەی چۆنە بێت زمانی تۆ بۆت هەیە قسە بکەی لەسەر بابەتێ بەڵام بۆت نییە جوێن بی هەرە بە زمانی ڕێز بەکاربێنی وانە یعنی خەڵک ناوی سەرۆک کۆمار دەبا خەڵک ناوی سەرۆک و زیران دەبا خەڵک ناوی سەرۆکی هەرێم دەبا ئەمانە هەمووی ناون بەپێی یاسایەک ڕێکخراون ئەبێ کەسایەتێ بن تۆ لە ناوهێنانە ناکرێت بە ناوهێنانێکی ڕوت ناوی بەری وەکو لە شقامە ناوی هەر کەسێکی تر دەبیت مانە هەڵی گەورە نەمانەمانە پیانوتێ نی کوفری ئیعلامی ئەم بابەتانی کە ئەمڕۆ بەڵ مامسا ئێمە با بە دوای هێلی گشتی بگەڕێن لە میدیادا چکاتە ئێساش دیسان ئەمە گرفتش دیکەمان هەیە کات ئێمە استراتیژێکمان نقصانە لە هەمان کاتە هێلی گشتیشمان نقصان ئێساەوەی ئەڕۆن ئێمە تەنها لە ڕاگەاندنا لە تەلەڤزیۆنە لە ڕۆژنامەکانە لە بیستراوەکانە ڕادیۆکانە ئەوەی ئەبینین بەڕاستی مامەسا هەر ئەو ڕووداوانەی یانە ئێسا کە کاتێ ئەبینین باربژێک دروست دەبێت لەگەڵ ئەولا ئێمە هەمومان بێک جا تاو ئەدەین بەولا هێڵی گشتی نییە هێڵی گشتی لە کوێ بدۆزینەوە ئایا ئێمە چێ بکەین بە ئەو ڕووبەڕی کە کاری لەسەر بکەین کاتێک لەسەر کۆمەلگا ئێمە خۆمان تاو دەدەین کار ڕۆژنامە نووسی تێدا تاو دەدرێ دەبینین تەنها چارچەوە بچووکەکان دەبینەوە کە ئەو کاتەی ئێمە باسمان کرد ئەو وەختیە یانش ڕووداوە کاتەکان ئەگرین بە ئەدات و دەکەن بە هۆکارێک بۆ ئەوی قەڵەمەکان دەستیان لەسەر تون بکەن لە سەردەمی زوو لە وڵاتە تۆتالیتارەکان و بڵم چی لە ڕۆژهڵاتی لە سەردەمی ئەبلۆکی ئەوروپای ڕۆژهڵات و لە عێراقی جاران و لە هەندێک وڵاتی عەربی ئێستا شەیە شتێکی بەنەی وەزارەتی ڕاگەیاندن ینی وەزارەت لەعلام ئەو کاتە ئەو حکوومەتە وەزارەتێکی بەناوی وەزارەتی ئەلام و هەموو شتەکان مەرکەزی دەبن و ئەو چی وت بەو شێوازە دەبێت ئەو شەڕی ڕاگەیان ئەو شەڕەکە ئەو ئاشتی و دەواشتێک ئەوەن لە وڵاتی دیموکراسی نییە هەر ئەوەشە لە عێراقی ئێستادا وەزارەتێکمان نییە بە ناوی وەزارەتی ڕاگەیاندن نییە ئەو کارێکی باشە هەر ئەوەشە لە هەرێمی کوردستان وەزارەتێک نییە بە ناوی وەزارەتی ڕاگەیاندن ئەو وەزارەتی کە پێوەتی ڕۆشنبیری ئەوە لە ڕاستیدا بەدیلی وەزارەتی ڕاگەیاندن نییە ناشبێ هیچ کاتێک وەزارەتی ڕۆشنبیری کاری وەزارەتی ڕاگەیاندن بکات تۆزانین لە سەردەمی بریمەردا وەزارەتی ڕۆشنبیری عێراق لە یەکەم کابینە دروست بوو وەزیر ڕۆشنبیری وەکو هەر کارێکی ئاسایی ویستی زمان حاڵێک دەرکە بۆ وەزارەتی ڕۆشنبیری عێراق باشە دەسەڵاتی کاتی هاوپەیمانان ئەو کاتە بریمەر نەهێشت وتی لە وڵاتی دیموکراسی زمان حاڵ نییە نابێ وەزارەتی ڕۆشنبیری چۆن زمان حاڵی هەیە میدیای ئازاد هەیە زەنە مەسلەکان چۆن ینی لە وڵاتێک لە وڵاتە دیموکراسیەکانە مرکزیت نییە لەو مەسلێ بەڵام چی هەیە یاسا هەیە بۆ ڕێخستن کە عێراق ڕزگار بوو لە سەدام لە 2023 پاش چەند مانجێک لە ئەفینا لە ئەفینا لە پایتەختی یۆناان کۆنفرانسێک یا کۆنگرەیەکی گەورە کرا بۆ مەسەلەی ڕاگەیاندن لە ئایندەی عێراقدا چۆن بێ تا ئێستش ئەو لائیحەیە لائیحەکەی ئەثینایە کە لە عێراقدا کاری پێ دەکرێت شەبەکە ئیعلامی عێراقی لەسەر دەڕوا خاڵی زۆر گەشی جوانی تێدایە کە تازەترین ئەو ئەو بنەما و ڕێسایانەی کە هەیە لە لایحی کاری ڕاگەیاننی وڵاتە ئەوروپیەکان هەیە بێ بۆی بگەڕینەوە بە بەردەوامی بیبینین کاری لەسەرکەین ئەو ئەو مەسلەیەکی گرنگە لائحی کاری ڕاگەیاندن هەیە لە وڵاتی گرتوەکانی ئەمریکا هەیە لە کوێ لە کوێ لە عێراقدا هەیە تاوان ئەوە بێ بەردەوامی کاری لەسەر بکرێت کە پێم وایە لە دوای چاکبوونی بارودۆخی ئەمنی عێراق ئەو لایحەیە باشتر ئەکەوێتەوە کار هێڵی گشتی لەو لایحەیەدا دیارە هێڵی گشتی دەڵێ ئەگەرچی کاری ڕاگەیاندن کارێکی جیهانیە بەڵام لە هێڵە گشتیەکاندا دەبێت ڕەچاوی چەند خاڵێ بکەین یەکەم پێشی هەموو شتێک ڕەچاوی ئەو لایەحی ڕاگەیان نابێ خۆی بکرێت بۆ دوێسە موواسەفاتی قیاسیت هەیە لە هەموو بوارێکدا لە عاالمی ستانداردێکی جیهانی هەیە بەڵام عێراق بۆ خۆی موواسەفاتی قیاسی عێراقی هەیە ستانداردێک هەیە بۆ چونکە ژینگەی ئێرە پێویستی بە موواسەفاتەکەوتە لە هەموو بوارێکە ستانداردێکی نیشتیمانی هەیە ستانداردێکی هەرێمایەتی هەیە ستانداردێکی جیهانیش هەیە لەبەر ڕۆشنایی جارنامەی گردردونی مافی مرۆڤدا تۆ دێی لە عێراقدا بۆ مافی مرۆڤ شتێکە نووسیتەوە لەبەر ڕۆشنایی بارودۆخی کوردستاندا دەی جارەتر لەبەر ئەو ڕۆشنایانە دەجارێتر مافی مرۆ بە شێوازێکی تر لە هەرێمی کوردستان چکو هەندێک گرفتێ لە هەرێمی کوردستان مافی مرۆڤ پێشێ لێکرا ڕەنگە لە شوێنێکی تر بەوەی کەلتورێکی ترەوە ئەو مەسلەیە نەبێ ڕەنگە ئێستا لە وڵاتێکا باسی خەتەنەکردنی کچان هەر ناکەن کە مافێکە لە مافەکانی مرۆڤ پێشێ لەکرێ بەو بەو بەو بەو بەو بەو کردەوەیە ئەو مافە ئەو مافە لا ئێمە باسەکرێت لە شوێنێکی تر باس ناکرێ ئەوە مانای وای ئێمە هەمیشە پێویستیمان بە ئەو ستانداردانە هەیە خۆماڵی بکرێن لە خۆماڵی کردنەکە یاچی دروستە بێ ئەڵێ ڕاگەیاندن لە هێڵە گشتەکانی پێویستە ڕەچاوی باری دەرونی و سایکۆلۆژیای کار و کاردانەوەی گەلەکەی خۆی بکە کەواتە ڕاگەیاندن لێرە ئەوروپا نییە لە ئەوروپا من حزبی ئەلفم تۆ حزبی بائی دەی شتێکێ پێ وترێن نەشەل غەسیل ینی بە بە کوردی بەمانای ینی هەڵخستنی پەڕۆپیسەکانی یەکتر لەسەر تەناف ئەمە لە ئەوروپا ئەکرێ کەلتوری ئەوروپا تحملی ئەمە ئەکەن پەڕۆپیسەکانی یەکتر لەسەر تەناف هەڵواسن باری سایکۆلۆژیا و دەرونی گەلی ئێمە تحملی ئەم حاڵەتە ناکە حملی ئەم حاڵەتە ناکە گشت ڕێساکان تێکەچێ ئەو دوای ژینگەیی کە کاری تێدا دەکەین هەموو تێکەچێکەوەتە تو ئەبێ بزانی کار و کاردانەوە ئێمە وایە ینی ئێمە قسەی لەسەر تورک بکەین دنیا زۆر تێکەچێ باشە ئەو ئێستا درامایەکی تورکی لە ئەبوو زەبی پیششانە درێ چونکە ئاماژەی خراپیتیای بۆ ئێمە ئمە بەردەوام قسەی لەسەرەکەین و بەڵێن ئەو بەرنمەیە و لە ڕێگەی سەفاەتی عێراقی ئەڵێن ڕایگرن بۆ چکە دراماشە بەڵام بە نگەتیف باسی ئێمە دەکە و باسی هەرێمەکە ئێمە دەکە ئەگەر لێ مەسلەکان چۆن کاریگەری هەیە ڕەنگە وڵاتێکی تر جۆ بەم مەسلێ نەدا بەڵام ئێمە ڕۆژەڵاتین ئێمە عێراقین ئێمە کوردستانی ئاوایە بارودۆخی ئێمە وایە کەوتەمە مەهێڵێکی زۆر گشتیە خەڵک یاری بە ئاگرەکە ئەگەی لە مەسلێ نەبێ بە ئارەزووی خۆی هەموو شتێک ئەڵێ خەڵێکی تر ئەوەیە خۆ دوورگرتن لە ئامۆژگاری داوا نەکرا و خۆڕایی ئەزانی خەڵک چۆن لە ڕاگەیان نەکەی کارەکە شتێک نییە تۆ قەت ئەبینی شتیوا نبینی لە ڕاگەیاننی ئەوروپیە قسە و باسێ بکرێ نسیحەت بدا بە حیزبەکەی تۆ بڵێت تۆ پێویستە وا بکەی پێویستە وا بکەی بۆ تۆ داوا لێ کردووە نەخێت بە پارەش بی ئەبێ پارە بدەی تا ئەوان بەحسو دیراساتێکت بۆ بکەن تۆ بەچی پێشەکەوی ئەجا ئەدەنێ بەس ئێمە زۆر بە ئاسایی فێری ئامۆژگاری خۆڕایی بووین ئەڵێن لەسەر تورکیا پێویستە ئاها بکە ئەوها بکە ئەوکە جا تورکیا داوای ئامۆژگاری لە من نەکردووە لەسەر ئێران پێویستە وابکە وابکە وابکە ئێرانکەی بم نیوت و ئامۆژگاریم بەرێ ئاسان داواشم لێ ناکە داواشی نەکردووە ئەمە جۆرێکە لا چی جۆرێکە لە قسەکردن لە کاروباری ناوخۆی وڵاتێکی تر حزبێک لە کوردستانە گرفتێکی ناوخۆی خۆی هەیە باشە خەڵکی حزبێکی تر لە ڕۆژنامە و لە چیا ئەنووسێ بارودۆخی ناخۆی ئەو حیزبە بەرەو ئاها ئەڕوا و ئەوای لێدێ و ئاگای لە خۆی تۆ چێ بە توی و چێ داوای نسیحەتی لێکردی جار لەوانەیە خۆ زۆر جا مسلمان تو شێم گرفتاوی ئەڵێ ئەدین و ئەنسیحە ئەزانی ئەدین و ئەنسیحە مانای چییە ئەبێ لێت داوا کرابێ خۆ نابێ من لە خۆمە تۆ نسیحەت بەڵگە چییە بەڵگە حەدیسێکی ترە ئێمە حەدیسی ترمانەیە ئەفەرمێ حەقی مسلمان لەسەر مسلمان شەشە وانە یەکێکیان چییە وەئیدەستان سەحاکە فەئەنسیح و ئەگەر داوای نسیحەتی لێکردی بیدەرێ ئەگە داوای نەکردێ نسیحەتی خۆڕایی بە کەس نادرێ برۆمە هەڵەیەکی گەورەیە لە هێڵە گشتەکانی ڕاگەیان نە کەس ڕێ پێ نەداوی لە خۆتۆ تەدەخل لە کاروباری حزبێ بکەیت لە کاروباری کەسێکی تر بکەیت تۆ نە ئەندامی کۆنگری ئەوی نە حزبی ئەوی خۆگەر کەسێکی بێلایەنی لێت قبولەکرێ بە حکمی بابەتێکی بابەتیانە بەڵام خۆت حیزبی قسە لە حیزبی ترەکەی وەک دەوڵەتێکی قسە لە دەوڵەتێکی ترەکەی ئەنیمانە هێڵی گشتین خەڵک ئەگای لێ نییە و گرفتی گەورە بەم ڕۆژگارێ ینی بەدەستی ڕاگەیاندنەوە گرفتی زۆر گەورەمان بۆ دروست بۆ هەمومان لەبەرەوە بۆیە وەکوتم لە باب شوێنێکی تررا گوتم ینی بەپی بەپی دیراسەیەک لە سەتا پوینت چوار یان لە سەتا پ شەڕەکان ڕاگەیاندن دروستەکە بۆ حیزبەکان بۆ دەوڵەتەکان بۆ کەسەکان بۆ ڕۆژنامەکان بۆ هەم ئەمانە ئەمە جگە لەوەی کە ئێمە لە هێڵی گشتی ڕاگەیاندن ئەوەی بەڕاستی خۆ دوور بگری لە راپۆرتی چی لە راپۆرتی لایەنی سێم یعنی چۆن یعنی هەندێک راپۆرت هەیە تۆ کوردی بەپی پەرلەمانی کوردستان بڕیارت داوە لە چواری دی نەوە دو کە تۆ بەپی سیستەمی فدرالی لە عێراقدا بژی وانە ئەمە بڕیاری پەرلەمانی ئەمەنیە باش کابراایەکی تر دێ لە ئەمریکا مەقالێکە نووسی ئەڵێ کوردستانە بێ سەربەخۆن ئەو کەوا ئەڵێ گرفتێک نییە وەختێ تۆ ئەچتە سەر ئەو خەتە ئەو باسە ئەەکەی پێچەوانی بڕارەکەی خۆت قسەت کردو پێچەوانی عێراقی بوونەکەت قسەت کردووە باشە ئەو ئەو قسەیە بۆکە ئەو ئەیکا بۆ خۆی بارحە بەڵام تو بەو ئاوازە ئەخوێنی گرفتێکی تر بۆ خۆ دروست زۆر ئەو باسێکە ینی هەندێک کەسەن بوونە بە پرۆ کرد ینی شت بۆ کوردە نووسن تورکای پێ بێتاقەتەکەن بۆ نمونە هەنێک کەسەن پرۆتورکن شت بۆ تورکە نووسن ئەوی پێ ڕازیەکەن ئەڵێن هەرێمی کوردستان هەمووی گەندەڵی وانە بەس ئەوێ دەوڵەتێکی هەرێمایەتی پێ ڕازی بکە ئەو کاتە ئەوانش گەورەیەکەن کەواتێ مەبێ ینی شەڕ بەنیابەت نەکەین لە ڕاگەیاندنە تۆ حزبی ئەلیفی حزبی باە حزبێکی جیم ئەڵێ حزبی ئەلیف زۆر مەغدور و مەزلومە لە خۆشەویستی تۆ نیە شەڕت پێکا بەرامبەر بە حزبێکی ئەە هەمووی گرفتی گەورن یاڵی گشتی بەس مامسا هەلە هێڵە گشتەکان بێنە سەر مەسائل مزداقیەتی ڕۆژنامەنووسی ئێمە ئەوان چەندە ڕۆڵیان هەبووە لە تەندروستکردنی ئەو پامەی کە پێیانە لەگەیاندنی زانیاریە لە ڕووناکردنەوەی ئەو ڕوبەڕ ڕەشانایە ئایا ئەوان توانیتیان وەکو متابعێک بۆ مەسائلی ڕۆژنامەگەری خۆمان توانیتیان بۆ ئەکەی خۆیان هەڵسنیان خود قڕەکە خستر کردوەوە مەشاکل زیاتر دروزەکە من ناتوانم ئەو بڕیارە بدەم لە ڕاستی چونکە ئەو بڕیارە حکومە وانە ئەو حکومەش چۆن ئەڵێ وێناکردنەکەی ئەبێ ینی بەشێکە لەو حکومدانە لەسەری کە شتێکم بەس ئەوەندەم لەبەر دەستدایە دەڵێم لە بواری پیشەیی لە بواری پیشەیی تۆ سندیکای چی بڵم تۆ ناسنامەی سندیکای کۆمەڵاسانت پێ باشە من سندیکای ئەندازیارانم پێ بەس لە کوردستانە وەختی سندیکای ڕۆژنامە نووسان هەیە هێشتا سندیکای ڕۆژنامە نووسانی کوردستان دیسپلین و یا با بڵێن پرەنسیب و یا بە بڵێن مەرجەکانی ئەندامێتی هێشتا ماوێتی زۆرمە زۆری ماوە بۆ چونکە ڕاگەیەندنکار جای لە ڕۆژنامە نووس ڕۆژنامە نووس جیایە لە بڵم چی ڕیپۆرتەر کەسێک کە راپۆرتێک ئامادە ئەەکە مانە مەسلەی یەکجار گرنگن ینی تۆ سەورەکەی من سەردەمی عوسمانەکان ئێستا ڕەنگە بڵێ سەردەمێکی دواکەوتن بووە بەسە سەردەمی عوسمانەکان ئەگرێکی خوێندومەتەوە ئەگەرێکێک لە غەزەتەی ئەو سەردەمانە لە جەریدۆ ڕۆژنامەی سەردەمی عوسمانی بابەتێکی بنووسایە بینوسایە فلانە مەسلە هەیە ئاها و ئاها و ئاها و ئاها و چەند نقطەیەک هەتا دوایی لەسەر ئەو محاسبە ئەکرا ئەو قسەیەکی جوانە محاسبە یعنی چی محاسبەی پیشەیی یعنی ئەو ئەو هەتا دواییە یعنی چی مەسەن تێ بڵێ چی ئەگەر ئەگە قسەی ترماوە بیڵێ ئەگەر نازانی چییە بۆ ئەڵێ هەتا دوایی هەتا دوایی ینی چی ئەلن بۆیە نکتەیەکەی لەسەر هەتا دوایی ئەلن هەتا دوایی قسەی ئەو کەسانەیە کە ئەڵێ ینی شتی شتی تریشە زانم حەزەکەی تو ئێستا کە کامیرەیەک هەڵگرە و ئەبیتە کامیرامان هەندێ ڕسم بگرە دوجار بڵم چی ڕەنگە بە هۆی تەلەفزیۆنەوە لە ڕۆژنامەنووسان لە سندیکا بێ بە ئەندام بۆیان نەبووە ئێ باشە هیچ علمێکی هەیە بە ڕاگەیاندن کامیرامانە ئەمانە گرفتی گەورن لا ئێمەشت کاتەمە پێشان بەتان دەستنیفکردنی ئەو خەڵکەشەیە بەدڵنیایی مامۆستا بێنە سەر کاری میدیا لای ئێمە کاری میدیا چۆنە لای ئێمە دواتر ئەوان چۆن کارا ئەکرێن کاتێ ئێمە باز لەو پیشەکەین یعنی پێویستی بە مزداقیەت هەیە پێویستی بە وردبینی هەیە پێویستی بە دقەتی زۆر بەرز هەیە ینی لەو حال لەو حاڵەتانە کە بازەکەین بەردەوام ئەوان مشکلە لە کۆمەلگا دەێنەوە ئێستا ئەمە زۆر جار باسمان کردووە ئەوان بوونە هۆکارێک بۆ دروستکردنی کێشە لە ناخودی حزبی ئەلفا یان ئەوە بوونە کێشە لە دروستکردنی مەشاکل لە نێوان ئەو وەزارەتە یعنی زۆر جار ڕۆژنامە ئێمە بە تەندروست تەمەشا ناکرێ چی بکەین بۆ ئەوەی ئەوان کارابن بۆ ئەوی بە جوانی بتوانن پیشەکەی خۆیان ئەکتیو بکەن و پیشەکەی بە پیشەکەی خۆیانەوە خزمەت بە واقعی کۆمەڵگەی خۆیان بکەن و چاوڕونی هاوڵاتی بکەن لە دەستوری عێراقیە ناڵێ ئەم بابەتە ئەم مادەیە وەیونەظەم و دالیکە بێ قانون ینی پ شوێن زیاترمان نیاڵین لە دەستوری عێراقی ئەڵێن بابەتە بەپی یاسا ڕێک دەکرێت یاسا سەروەری هەموو کەسە یاسا سەروەری یاسا مەسلەیەکی گرنگە کە باز لە ڕاگەیاندن دەکرێت دەبێ یاسای هەبێ ئەو ئەوەی کە باسم کرد بڕیارەکان و شتەکانی کۆنگری ئەثینا مەسلەیەکی گرنگە ینی بەرەو کارا کردی ئەزانی چ بابەتێکی تایە بابەتێکی تای ئەگە من و تۆ لە بەرنمەیەکی ئاوای قساکەین ئەگەر ناوی کەسێکمان هێنا بە ناو لە ڕووی لە ڕووی لە ڕووی یاساوە لە ڕووی یاساوە تاوانبارەبی بۆ چکە ڕخنەر لە کەسێک گر بە ناو ناوت برد خۆی لە بەرنمەکەیە نییە باشە ئەگەر لێ خۆی لە بەرنمەکەیان نابێ ناوی کەس ئامادە نییە ئەمە لە وڵاتی ئەمە چەندین بەرنمە هەیە ناوی خەڵکە من خۆی لە بەرنمەکەیان نیە دوو ئەڵێ بۆت هەیە ناوی خەڵک بەری لە بەرنمەکەتە لە یاساکانی کۆنگری ئەتینە بۆت هەیە ناوی خەڵک بەری لە بەرنمەکەتە بە مەرجێ بە سێ مەرج یان لا ئامادە بێت لە بەرنامەکەتا تا وەڵامی خۆی باتەوە یان پەیوەندی تەلەفۆنی پێوە بکەیت لەو ساتە وەختە دوو یان وعدی بیتێ لە بەرنمەیەکی تررا بێ وەڵامەکانی خۆی بێتەوە باشە تێدایە لە کۆنفرانسی ئەثینا کە بۆ ئەعلامی عێراق ئامادە کراوە دەڵێ ئەگەر کەسێک لە بەرنمەیەەکە لە تەلەفزیۆنێکە لە ڕاگەیاننێکە قسەیەکی کرد گرفتێکی بۆ کۆمەڵگە نایەوە دوو لایەنی دا بە شەڕە گرفتێکی دروست کرد هەتا ماوەی 48 سعات تا ماوەی چل و هەشت سەعات ئەو دەزگای ڕاگەیاندنە لە عیلە لە دوو شەو و دوو ڕۆژدا ڕوونکردنەوەی نەبوو بۆ چارەسەرکردنی بە پێی یاسا تاوانبارە بێت مانەخوا هەمووی لە وڵاتان ڕێکخراوە هەموو وڵاتێک ئەمانی هەیە ئەم مەسەلانە بەم شێوازە شت نابێت بۆیە زۆر شت هەیە لە وڵاتی ئەمە ڕووەدا ئێستاکە ئێستا شتێکی بە پێ یاسا ڕێکەخرێت تۆ بەرنمەیەک تۆ دەی تۆ ڕۆژنامە نووسێکی وەختی دی مایکێک بۆ کەسێ ڕاگری تەجیلێ بۆ خەڵکی ڕاگری ئەمە خۆی لە ڕاستیدا لە ئەوروپا پێوتری عقد یعنی من نابێ مقابلە لەگەڵا بکەم یەکسەر بێ بڵێم ئەم بابەتم بە تەنیا بۆ دا ئەبەزێنی یایکەی بە ڕیپۆرتاج لەگەڵ قسەی خەڵکی ترە دوو ئەیخیتە کام لاپەڕە سێ لە تەنیشتی منەوە چ ڕسم و بابەتێکی تردانێ ئەبانە هەمووی هەیە ئەمە مافێتی ئەو کەسە باشە خەل لەو ئەو کەسانە شەیە کە چاپێکەوتنیان ئەوان ئابزە بە ئەمێ وا بڵێ بەڵێ منی من و تۆ کەسێکی ترکە ئەمەکەین ئەم ئەبێ ئەو مافانەی خۆمەمزانی تەنانەت لە ئەوروپا ئەبێ باسی ئەوەشکەم وەختێ دەڵم بەرنمەیەکی تەلەفزیۆنیە بانگمەکەی بۆ بەرنمەیەکی تەلەفزیۆنی یان رادیۆیی ئەڵێ حسابی بانقەکە چەند ئاڵێ حسابی ڕقەمەکەی منەوە دەبێت چەند ئەوەت بۆ بخاتە حسابی بانقەکەەوە بۆم خەڵکە هەر بە خۆڕایی قسەکەن و بە خۆڕایی بابەتەکان ئەوش مەسلەیەکی تاین مافی ئەو کەسێک کە قسەشەکە ئەگەر لە پۆستێکی گشتیا بوو نابێ پارە وەرگێ چونکەەوە بەس کەسێک خانە نشین بوو کەسێکە لە پۆستی حکومی نەبوو مافی خۆیەتی داوای لە هەر کۆڕێکا پارەکە لە هەر شتێکائیکا مەگە خۆی نەیەوێ ئەو مەسلەیەکی ترە دێمە سەر باسەکە یعنی کە تۆ مایکێک بۆ خەڵکێک ڕاگری ئەمە عقدە ئەگەر بەپی عقدەکە دانەبەزی بابەتەکە بۆ تێ لە محکەمە شکاتی لێ بکەیت ئێستا چەند هەموو ڕۆژێک ئێمە جۆمان لەو مەسلەیە فلانە بەرپرس بەر چاوپێکەوتنێکەکە چاوپێکەوتنەکە دائەبەزێ بۆ ڕۆژی دوایی چاوپێکەوتنەکە نەوعێکە ئەو کەسەی چاوپێکەوتنی لەگەڵا کراوە ڕوونکردنەوەیە کە داڵێ من وام نەوتۆ باشە ئەگەر واد نەوتووە بەڕاستی واد نەوتووە بۆ لە ڕوو قەزایەوە شکاتی لەسەر تەجیناکەی بۆی ئەوش عقل بە جارێکتر بەدەمی خەڵکەوە قسە نەکە ئەوش لە وەڵاما ئەڵێ نەخێر شریتەکەمان لەلایە واد گوتووە ئەوش ئەگەر ڕاستەکە بۆ باسی ناکە لەم بینە ئێمە هەموو جارم شتابین ئەوە لە من وام نەوتوە ئەو شەڵە شریتەکەم لایە و هەردوو پیشان بێدەنگە من کامیان ڕاستەکەن من تا ئێستا نەمزانی کامیان ڕاستەکە لە کاتێکدا پێویستە مەسەلانە یەکلا بکرێتەوە یا ڕاستەک بەپی یاسا مەسەلانە ئەبێ یەکلا بکرێتەوە بۆیە ینی ئەم مافە دەستوریانە ئێمە بێوەمان لە بیرچێ لە بیر نەچێ دواجار مەسلەکانی ڕاگەیاندن مەسلەکانی ڕاگەیاندن پەیوەستن بە هەندێک بابەتەوە یەکەم ئەوە کە زانیاری پێبگا و ئەوە یا زانیاری بەدەستخیت و ڕووناکی بخەوتە سەر هەموو شتەکان ئەو مەسلەیە کە مافێکی دەستوری توێ ئەم مافە دەستوریە بەپی یاسا ڕێک دەخرێت کە بەپی یاسا ڕێکخرا دوجار بۆمان دەرەکەوێت بەپی ئەو یاسایە یاسای ڕۆژنامەگەریمانە بێ ئێستا یاسای گۆبزم تازە لە پەرلەمانە یان دەرنەچووە یاسای وەدەستخستنی زانیاری ئەوش یاسایەکی تررا بەدەل لە یاسای ڕۆژنامەگەری ئەمانە هەمووی ئەبێ بەپی یاسا ڕێک بخێ بۆ ئەوەی ڕاگەیاندن نەتخاتە ساحەی شەڕێکەوە کە نەخوازراوە و مەدانی شەڕی تۆ نییە. بەڵ مامۆستا دوا پرسیارمان لەوە دەبێت ئایا گرینگە میدیا باس لە هەموو شتێک بکە باس و خوازی لە هەموو شتێک هەبی لە کۆمەڵگا ئەوەی خوازراوە نەخوازراوە ئەوەی ئینسان تێدا دەژی ئەوەی ئینسان تێدا دەکوژرێ ئایا گرینگە میدیا لە هەموو شتێک شتێک بێ میدیا دەبێ تیشک بخاتە سەر هەموو شتێ چونکە کە تیشکی ڕۆژ دێ تیشکە خاتە سەر هەموو شتێ ئەو شوێنانە نەبێکەوە ڕێگرێک هەیە و سێبەرێک لە پشتێ و دروست دەبێت بەڵام ئەوە ڕەنگە بەیانیان سێبەر بێ دوای نیوەڕۆ دەچێتەوە ئەو دوو هەتاو دوای نیوەڕۆ ڕووناچێکاتەوە ینی ئەمڕۆ ئەگە بڵێ تەماشای سونەتی کەونی بکەیت ئەمڕۆ هەتاو لە ڕۆژەڵات هەڵدێ شتێک کەوتبێتە ئەم دیوی دیوارێکەوە ئەکەوێتە بەر تاریکی بەڵام بۆ دوای نیوەڕۆ بە دواوە لە زەوال کە تیشکی ڕۆژ لە ناوەندی ئەرزەوەی تر ئەچێ بە دیوەکەی تر هەمسان ڕووناکی بەردەکەوێتەوە کەواتە توانین بڵێ میدیا بۆی هەیە ڕووناکی بخاتە سەر گشتەکان یەکان بەپێی یاسا دووەم هەر بابەتێکی دەستگایەکی تایبەتە ئەزانی ئەو بابەتی بۆ تەلەفزیۆن ئەشێ بۆ ڕۆژنامە ناشێ ئەزانی ئەو بابەتی بۆ ریپۆرتاجێک ئەشێ بۆ دوو دەقە و سێ دەقە بۆ شوێنێکی تر ناشێ ئەزانی ئەو بابەتی کە بۆ دوو دەقەی نێو هەواڵەکان ئەشێ بۆ شوێنێکی تر ناشێ گرفتەکەی ئێمە لەوەیە بۆیە بینی بابەتەکانی میدیا گرفت دروستەکەن ئەس تۆ سێرەکەی گرفتێکی زۆر گەورە میدیا دروستی کردو لە بواری ئیسلامیە فتوایە ینی لێمان دەپرسن لەسەر تەلەفزیۆن و رادیۆ بەڕای من یعنی ئەزمونێکی هەڵەیە لە سەرەتا وام نەوتۆ بەس سارم هەڵەیە بۆ چونکە خەڵکێک کە پرسیاری خۆی دەکا ئەو پرسیارە وەڵامەکەی لە میدیا لە تەلەفزیۆن و رادیۆ بە تەواوتی وەرناگرێ بۆ چونکە مەسلەی پزیشکی لە رادیۆ تەلەفزیۆن و وەڵامی ڕاستەقینە وەرناگری ئەڵێ من نەخۆشیەکەم وایە و ئاوایە و ئاوایە و ئاوایە و ئاوای ئەو شڵێ ئاوا بێ ئەوه ئاوای یعنی ئەمەشتی ڕاستەقینە نییە ینی نە پزیشکی ئەو بابەتە یان بابەتێکێ مەسەەن زۆر تایبەت و هەستیارە کۆمەڵگە قبولی ناکە لەسەر تەلەفزیۆن ئەو بابەتە ناوتێت لە ڕووی کۆمەڵایەتی و ناوترێت لەسەر منبەری مزگەوتیش زانایان و توانە احتیرامن بۆ مەکانی منبەر ئەم بابەتە زۆر تایبەتە پەیوەندی نێوان خێزانە لەسەر منبەر ناوترێت بەس ئەیچی لەکەن کراوە بە کتاب چکە کە کرا بە کتاب لە کتێبێکان نووسرا وانە ئەو کتێبە تۆ ئیکڕی بە تەنیا ئیخوێنیتەوە کچێک ئەیخوێنێتەوە کوڕێکش ئەیخوێنێتەوە بە کتێب زمانی زوو ئەنووسرا بەس بیخی دەسەر تەلەفزیۆن ئەوە پێڵێن خەچی حیعام ئەوە ئەوە ڕوشاندنی حیای گشتی کۆمەلگەیە ئەو ئەو بابەتانە بۆیە هەموو ئەمانە ئەبێ دیاری بکرێت چکە تەلەفزیۆن پێوترێت تەلەفزیۆن ئەوترێ جیهازی دەستگای پەخشی خێزانی مناڵ دانیشتووە ژن دانیشتووە گەورە دانیشتووە بچوک دانیشتووە هەموو هەموو هەموو ئاستێکە منبەری جمعش ئافرەتی لێ ئێستا کە پیاوی لێ مناڵی لێ هەرزەکاری لێ بەتەمەنی لێ بۆیە بێ هەموو بابەتێک وەک لەوێ ناکرێت لێرەشە هەموو بابەتێک ناکرێ بەڵام هەر ئەکرێ بەڵام هەیە بە ڕۆژنامە ئەکرێ هەیە بە کتێ بکرێ هەیە بە نامیلکەیەک ئەکرێ لەبەرەوە مەسلەکە ئەبێت شوێنی تایبەتی خۆی بۆ بدۆزیت لە کۆتایدا زۆر سپاس ساکەم هەروە سپاسی ئەو بەڕێزا ناکەن کە بە دیارمان دانیشتن بە هیوای ئەوەی کە میدیای ئێمە ببێت بە میدیایە کە خەڵکەکانمان لێک نزیک بکاتەوە ڕاستی و ڕوونی ڕووداوەکانمان بۆشی بکاتەوە و نەبێتەوە کارێک بۆ دروستکردنی تەنگەشە لێرە و لەوێ و بە هیوای ئەڵلقەیەش دیکە لە ئەڵلقەیەش دیکە پشت بەخوا بە ئێوەی بەڕێز و خۆشەویست دەگەنەوە خواتان لەگەڵ